کاتێ کەوا لە ئیمتحانەکە دەرنەچوو ئەوجا تەواو پشت لە خوا دەکا واز لە نوێش دێنێ دەڵێ هەرچەندە نوێژیشم کرد بەڵام دەرنەچووم کەسانێکمان هەیە بەداخەوە بیسومانە تەنانەت هاتۆتە مزگەوت پێی ساتمەی کردو کەوتووە سوێندی خواردو نایە بۆ مزگەوت پیر بۆ ئێستاش نەهاتوتەوە مزگەوت تەواو دڵی ئیتمیانی هەیە چاک خوا دەپەرستێ بەڵام کاتێک کە خوای گەورە تاقی کردەوە خوای گەورە بەڵایەکی هێنا بەسەردا خوای پەروەردگار لە نوقتەیەکدا تاقی کردەوە بزانە پەروەردگاری لە بیرە یاخود نا بەردەوام دەبێت لەسەر خوا پەرستیان نا ئەوە پشت هەڵدەکا خوای پەروەردگار دەفەرمێ خەسارەمەندی دنیا و ئاخرەت دەبێ خوای گەورە پەنامان بدە